الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم ونفسي بتقوى الله واجتناب عما نهى عنه الله للمرأة المسلمة خلق يميزها عن المرأة الجاهلية فخلق المرأة المسلمة هو الاحتشام والعفاف والحياء قال تعالى وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى أما المرأة الجاهلية فخلقها التبرج والإغراء قال رسول الله صلی الله علیه وسلم شر نسائكم المتبرجات وقال رسول الله صلى الله عليه وسلم ما تركت فتنة أضر على الرجال من النساء سڵاوی خوای گەورەتان لەسەر بێت مسلمانانی بەڕێز و خۆشەویست بەردەوامین لە باسکردنی زنجیرەی تاوانە گەورەکان چونکە ستەم و زوڵم و تاوانە گەورەکانە کە دنیای پڕ کردووە لە فەساد و خراپە و ئاژاوە و ناعەدالەتی تاوانە گەورەکانە کە نایەڵە خەڵک بحەسێتەوە و بە ئاگری ئەوانەوە خەڵکانی تریش دەسووتێن تاوانە گەورەکانە کە تاوانە لەناوبەرەکانن، تاوانە ماڵوێرانکەرەکان کە ئاژاوەی دونیای لەسەرە. لەگەڵ ئەوەیشا غەزەبی خوا بە شوێن خۆیدا دێنێت و تووڕەبوونی خوای بەدواوەیە تاوانی گەورە، پەنا بەخوا لە تووڕەبوونی خوا. وە لەگەڵ ئەوەیشا ئەگەر دوورکەونەوە لە تاوانی گەورە، ئەوە خوای گەورە لە خراپەکانی کە خۆش دەبێت و دەمانخاتە شوێنێکی باش کە بەهەشتە کە ڕەزابوونی خۆیەتی، وە دەبێ بشزانین کە مسوڵمان بە ئەنجامدانی تاوانی گەورە کافر نابێ ئەگەر بە حەڵاڵی نەزانێ. بەڵام ئەگەر بە حەڵاڵی بزانێ بێگومان پێی کافر دەبێ و ئەگەر تاوانی گەورەشی ئەنجامدا دەرگای تەوبەی خوایی بەردەوام لەسەر پشتە ئەوەش بەڕاستی مزگێنێکی گەورەیە بۆ ئەوانەی کەوتونە تاوانی قەتڵ و و هەروەها زینا و و هەروەها هەموو تاوانە گەورەکان ئێمە لە وتارەکانی ڕابردوودا باسی کۆمەڵێک لە تاوانە گەورەکانمان کرد کە هەر لە شیرکەوە پێدا هاتوین هەتاوەکو قەتڵ و سحر و و هەروەها شایەتی بەدرۆ و وتاری ڕابردوو باسی مادە هۆشبەرەکانمان کرد لە وتاری ئەمڕۆیشماندا باسی یەکێک لەو تاوانە گەورانە دەکەین کە ئەویش ڕووتی ئافرەتانە، ڕووتی و سفووری ئافرەتان کە خەڵکێکی زۆریان کردووە سەرگەردان، چونکە چەواشە بوون و وا دەزانن پێشکەوتنە، بەڵام لە ڕاستیدا نیشانەی دواکەوتنە. وتاری ئەمڕۆمان لە ژێر ناونیشانی، زیانەکانی سفوری، بزانە خوشکم چەند لە خوا دووری، بۆ ناژی بە ڕوو سووری. جا زیانەکانی سفوری لە چەند خاڵێکدا دەیخەینە بەردەم ئێوەی بەڕێز. یەکەمیان، بزانە ئەی خوشکەکەم، ئەی دادەکەم، ئەی ئەوانەی کەوا خۆتان سفور کردووە و خۆتان کردووە بە بووکە شوشەی بەردەمی خەڵکانێک کە خەڵکانی نفز نزمن بزانە زیانەکانی سفوری چەند زۆرە یەکەمیان ئەوە تۆی سفور و ڕوت سەرپێچی خوا و پێغەمبەری خوات کردووە مخالفەی ئەمری پێغەمبەری خوات کردووە ساسەلم فەرمانی خوای گەورە جل لە جەلالوه ئەی بەنی ئادەم، ئەی ئادەمیزاد، ئێمە بەرگ و پۆشاکمان بۆ ئێوە ناردووە، بۆ ئەوەی پۆشتە بن، بۆ ئەوەی باڵاپۆش بن، هەتاوەکو عەورەتتان دەرنەکەوێ، هەتاوەکو شەخسییەتتان پارێزراو بێ. عەورەتی پیاو لە نوێ کۆتا ئەژنۆیە و هی ئافرەتیش هەموو جەستەیەتی، جگە لە دەموچاوی و دەستی، لەسەر ڕێی هەندێ لە زانایان. بۆیە دەبێت ئافرەت باڵاپۆش بێت هەموو جەستەی و پیاویش بە هەمان شێوە لانی کەم لە نێو چێوە تا ئەژنۆی باڵ داپۆشراو بێت بەڵام بە پێچەوانەوە ئێستا پیاوان خۆیان باڵاپۆش کردووە ئافرەتان خۆیان ڕوت کردوێتەوە پەنا بەخوا ئەنجا پێغەمبەر صلی الله علیه و سلم کاتێک کە بەیعەتی و پەیمانی لە ئافرەتان وەردەگر بە قسە هەر بە قسە نەک تۆقەکردن دەی فەرموو پەیمان بدەن شەریک بۆ خوا قەرار نەدەن زینا نەکەن مناڵەکانتان نەکوژن و تەبەڕوجیش نەکەن واتە خۆتان ڕوود نەکەنەوە خۆتان سفور نەکەن چونکە ڕووتی نیشانەی دواکەوتنە ئەوانەی کە لە جەنگەڵستانی ئەمازۆن لە ئەفەریقیا دەژین بە چی دەیان ناسیەوە؟ ڕووت و قووتن تەنها شۆرتێکیان لە پێیە چونکە ئەو پەڕی دواکەوتوون. ڕووتی نیشانەی جاهیلیەت و دواکەوتنە و باڵاپۆشی نیشانەی شارستانیەت و پێشکەوتنە. خەڵکانێک ئێستا سەرەوبن لە مەسەلەکە حاڵی بووە. تەنانەت شوکلاتێک ئەگەر بەرگی پێوە نەبێت تۆ هەڵیناگری و نایخۆی خەڵکانێک سارەکەی زۆر خۆش دەوێت لەبەر دەرگات جوان دایدەپۆشێ هەتا شوختی تێنەکا ئەی بۆ ماڵ و حەیا و حرمەت و ناموسەکەت داناپۆشی میوەیەک ئەگەر مێش و مەگەز لێی دابێ و توێکڵی پێوە نەبێ و پیس بێ نایخۆی میوە گەر توێکڵی نەبێ مێش و مەگەز دەوری دەدەن پرتەقاڵم خۆش دەوێ پاک و خاوێن و گوڵ بەدەن ئافرەتیش هەروایە بەرگی عیفەتە جوانی دەکا مەریەمەی لێ دەردەچێ یا فاتیمەی دایکی حەسەن کەواتە خوشی بەڕێزم تۆ ئەگەر خۆت سفور کردووە یەکەم شت ئەوە تۆ مخالفەی فەرمانی خوا و پێغەمبەری خوات کردووە دووەمینیان سفوری هۆکارە بۆ لەعنەت ئەوانەی کە سفورن بەردەوام لە ژێر لەعنەتی خوادان پەنا بەخوا چونکە پێغەمبەر صلی الله علیه و فەرموویەتی العنهن فانهن ملعونات لعنتیان لێ بکەن ئەوانە لعنت لێ کراون ئەزانن لعنت یعنی چی لعنت لە شەیطان کراوە لعنت واتە دووری لە ڕەحمەتی خوا پەنا بەخوا بزانە ئەمە لەبەرئەوەی تاوانەکە زۆر گەورەیە ئینجا خوشکە بەڕێزەکەم کامیان هەڵدەبژێری لەعنەت یان حیجاب پەنا بەخوا کەسێ لەعنەت هەڵبژێرێ سێمینیشیان لە زیانەکانی سفوری سفوری هۆکارە بۆ ئەوەی بچی بۆ ناو ئاگر بۆ جەهەنم پەنا بەخوا سینفانی من ئەهلی النار لەم ئەڕەهما پێغەمبەر صلی الله فەرمێتی دوو چین هەن دوو کۆمەڵ هەن کە ئەهلی ئاگرن من نایان بینم یەکێک لەوانە نساء کاسیات عاریات ئافرەتانێک کە خۆیان داپۆشیوە بەڵام لە ڕاستیدا ڕوتن بۆیە هۆکارە بۆ چوونە جەهەنەم ئەوە بۆچی خۆت باڵا پۆش ناکەی خوشکەکەم وەڵا لەبەر قسەی خەڵک بەخوا لۆمەی خەڵک لە عذابی قەبر ناخۆشترە بەخوا ئەوە درۆیە عەزابی قەبر لە کوێ و لۆمەی خەڵکانێک لە کوێ؟ لۆمەی کێش؟ خەڵکانی نەزان، ئارەزوو باز، نەفس نزم، تێنەگەیشتوو دوور لە ڕووتان. عەزابی قەبر پەنا بەخوا، پێغەمبەر خۆی لێ پاراستووە. چۆن بەو بیانووەوە شەیتان فێڵی لە کۆمەڵێ خەڵک کردووە و بەخوا ئەگەر باڵاپۆش بم لە دایرە فەسڵ دەکرێم و بەخوا تەعلیقم لێ دەدەن و دەڵێن دەڵێ یاپراغە خۆی پێچاوەتەوە وەڵا و لەوانەیە کەچەڵ بێ و ئەم جۆرە قسانە ئەم پاساوانە هی شەیتانە بۆیە ئەی بۆ لە قسەی خەڵک دەترسی ئەی لە قسەی خەڵکانی نامەسئول و نەفس نزم ئەی بۆ لە عذابی خوا ناترسێی لە ئاگرەکەی ناترسێی بۆیە خوشکە بەڕێزەکەم کامیان هەڵدەبژێری جەهەنەم یان سفوری پەنا بەخوا بۆیە دەبێت فریای خۆمان کەوین هەمومان و هەروەها چوارەمینیان لە زیانەکانی سفوری بێبەشبوون لە بەهەشت پەنا بەخوا ئەوانی کە سفورن ئەگەر تەوبە نەکەن ئەگەر باڵا پۆش نەبن ئەگەر نەگەڕێنەوە ئەوە لەو حاڵە ئەگەر مردن ئەوە لە بەهەشت بێبەش دەبن ئەوەش بەڕاستی زۆر خەتەرە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی لا يدخلن الجنة ولا يجدن ريحها وإن ريحها ليوجد مسيرة كذا وكذا فەرمی ناشنە بەهشت بۆنی بەهشتیش ناکەن هەرچەندە بۆنی بەهشت لەم لە ڕێڕێ ئەوەندە ساڵ دەڕوا ڕیواتێکەیە دەڵێت چل ساڵ پێشەوەی بگەیە بەهشت هەفتا ساڵ پێشەوە بگەیە بەهشت ڕیواتێشکەڵە سە ساڵ پێشەوە بگەیە بەهشت بۆنی دێ بۆن و بەرام و عەتر و گڵاو. ئەو بۆنیشی ناکا یانی ئەوەندە لە بەهەشت دوورە. پەنا بەخوا. جا خوشکە بەڕێزەکەم ئەوە بۆچی خۆ داناپۆشی و لە بەهەشت خۆت مەحروم دەکەی؟ کامیان هەڵدەبژێری؟ ئەی ئافرەتی سفور بەهەشت هەڵدەبژێری یان جەهەنەم؟ ئەی بۆ ئەم تۆزە دنیا کەم و کورتە کە هەر نازانی چۆن دەڕوا لە فەرمودەی پێغەمبەر هاتووە صلی الله علیه وسلم ئەگەر کەسێک دێنن لە ڕۆژی قیامەت لە دنیادا یەک دەقە ئیسراحەتی نەکردووە ئەوەندە ماندوو بووە ئەوەندە ناڕەحەت بووە خۆشی نەبینیوە دەفەرمێ یؤتا بئەشد الناس ضرا فی الدنیا کەسێک کە زۆر ناڕەحەت بووە لە دنیادا و زۆر هیلاک بووە یەک جار دەیهێنن کە دەیخەنە ناو بەهشتەوە فیقال اغمسوه فی الجنە یەک جار لە ناو بەهشتی هەڵدەکێشن دوایی پێی دەڵێن ثم یقال له هل رأیت ضرا قط پێی دەڵێن قەتت ناخۆشی بینیوە دەڵێ قەتم ناخۆشی نەبینیوە یەک جار ئەگەر لە بەهەشتیان هەڵکێشا ی هەموو ناخۆشیەکانی لەبیر دەچێتەوەی دنیا ناخۆشی دنیا تا سەر نییە خۆشی و ناخۆشی نامێنێ بۆ کەس هەرچی ئەی بینی بڕانەوەی هەس بەڵام ئی بەهەشت و جەهەنەم نابڕێتەوە بۆیە بەڕێزەکەم تۆ جەهەنەم هەڵدەبژێری یان بەهەشت ئەی ئەو ڕوتیەش کەوا ئەو خەڵکە تاوی داوەتێ و بۆتە دیاردە و زۆر بوو و خۆشی بە مسلمان دەزانێ بۆ ئەمە کاری شەیتانە ئەها شەیتان ئەگەر دایک و باوکەمانی لە دایکە ئادەم و باوکە حەوای لە بەهشت فریودا یەکەم شت چیان بەسەر هات ينزع عنهما لباسهما ليوريهما سوآتهما یەکسەر جلوبەرگەکانیان لەبەر داڕندرا ڕوود بوونەوە بۆ ئەوەی کە عورەتیان دەرکەوێت بۆ ئەوەی ئیشی شەیتان ئەوەیە عورەتەکانی خەڵک عیبەی خەڵک ئاشکرا بکات ئێستا ئەوەی کە دەکرێ هەمووی بۆ ئەوەیە عورەتی خەڵک دەرکەوێ جا بەنای مۆدیلەوە بێ بەنای پێشکەوتنەوە بێ پانتۆڵەکی تەسک هەموو عورەتی دەردەچێ و هەروەها جلێکی تەنک و سەر و دەموچاوی ڕوت و سینجی ڕوت ئەوانە هەمووی ڕێبازی شەیتانە ئەوە کەناڵەکانیش هەندێکیان وەک بڵێی تایبەت لە کوردستاندا یەک ئافرەتی باڵاپۆشی تیا نەبێ بەس تەماشا دەکەی هەمووی ئافرەتی ڕوود دێن و بۆەوەی بازاڕی شەیتانی خۆیانی پێگەرم کەن ئەمە بزانن کەوە ڕووتی ئەوە شەیتان ئەو کارە دەکات بەو خەڵکە بەڵێ بەڕێزان و خۆشەویستان جا دەبێت زۆر وریابین خاڵی پێنجەمیش لە زیانەکانی سفوری هەموو جوانەکانی خۆی دەرخستووە ئەو گەنجە سەیری دەکا دوایی پێکەنین و مەوعید و تێکەڵاوی و دوایی زینا و فەساد و خراپەکاری بۆیە پێغەمبەر صلی الله فەرموویەتی ما تركت فتنة أضر على الرجال من النساء هیچ فتنەیەکم هیچ تاقیکردنەوەیەکم جێ نەهێشتووە بۆ پیاوان خراپتر بێ لە ئافرەتان یعنی تاقیکردنەوەی ئافرەت زۆر زۆر مەترسیە بۆ پیاو کە تووشی چەواشەکاری دەبێت تووشی فەساد دەبێت بەهۆیەوە ئەی نابینن تاقیکردنەوەکان پیاو بە ئافرە تاقی دەکرێتەوە کە پیاو لە بەرامبەر ئافرەتە خۆی ناگرێت ئافرەتیش بە ئاڵتون تاقی دەکرێتەوە هەر بڵێ ئەوەندە ئاڵتونت بۆ دەکەم ئاگرش بێ خۆی تێخە ئافرەتیش بەرامبەر بە ئاڵتون خۆی ناگرێت ئاڵتونیش بە ئاگر تاقی دەکرێتەوە دەی سەرنجامەکە ئاگرە پەنا بەخوا بۆیە دەبێ وریا بین ئەگەر سەرنجتان دابێ لە چیرۆکی سەیدنا یوسف عەلەیه السلام خوای گەورە لە قورئاندا بۆچی کە باس دەکات دەفەرمێ ئەحسن القصص بۆچی ئەحسن القصصە چونکە مەسەلەکە جنسە کە ئەو پیاوە بەڕێزە بەم هەموو جوانیە لەو کۆشکەدا لەو ئافرەتە جوانە خۆی پاراست و بەقسەی شەیتانی نەکرد بۆیە ئەحسن القصصە بۆیە ئافرەتی ڕاستەقینە ئافرەتی مسلمان دەبێ وەک بووکی ناو پەردە بە شەرم و حەیا بێ لەخوا بترسێ و هەروەها شەشەم لە زیانەکانی سفوری سفوری سیفەت و پلەی منافقیە دوو ڕۆیە پێغەمبەر فەرموویەتی وهن المنافقات ئەو ئافرەتە سفورانە لە ماڵێ بۆنێکی پیس خەو کابان نییە زمانی درێژە زۆر ژیانیان ناڕەحەتە بەڵام لە دەرەوە بۆیاقی کردووە دەموچاوی خۆی نییە جلەکە هەری خۆی نییە قۆندەرەی پاژنە بەرز یعنی لە دەرەوە بۆ خەڵک دەژین ئەمانە بۆ خەڵک خۆیان دەڕازێنەوە جێگەی بەزەین بەڕاستی ئەمانە کە دایک و خوشک و کەس و کاری ئێمەن کە ئەم وتارە حەقی خۆیەتی هەموو ئافرەتان گوێیان لێبێ بۆیە ئێوەش هەمومان دایکمان، خوشکمان، هاوسەرمان ئافرەتە بۆ ئەوەی بزانین کە زیانەکانی سفوری چەندە زۆرە و حوتەمینیشیان لە زیانەکانی سفوری زۆر خۆ هیلاک دەکا و ئافرەتە زۆر ماندووە بە ئارایشگاوە ئەرێ ئەمە چ مۆدێلەکە ئەو تەلەفزیۆنە و مۆدیلە لە کوێ ئەو جلوبەرگە دەبنە عەبدی مۆدێل ئەو پانتۆڵە تەسکە کە ئێواران دێتەوە ئەوەندە هیلاکە چونکە دەمارەکانی گوشیوە ئەو قۆندەرە بەرزە کە هەموو دکتۆرەکان دەڵێن بۆ ئینزیلاق و فەقەرات خراپە ئەو پانتۆڵەکە ئەوەندە تەسکە ناتوانێت هەنگاو هەڵبێنێتەوە ئەگەر شتێکی لێ بەربێتەوە لە بازار بە مناڵەگەڵات خۆ ئەوم بەرەوە زەحمەت نەبێت ناتوانێت قاژنوێەکانی دابێنێتەوە ئەوە بۆچی و لە پێناوی چی و لەبەرچی قۆندەرەی بەرز نا ڕەوشتی بەرز نەک قۆندەرەی بەرز ئافرەت بە ڕەوشتی بەرز بەرز دەبێتەوە نەک بە پێڵاوی بەرز. ئەو پانتۆڵە تەسکە کە لەعنەتی لێکراوە کە بە حسابی عولەمەش بێ هی پیاوانە جا پیامەر فەرمێ لەعنە لەو ئافرەتانەیە کە وەکو پیاوان خۆیان دەشوبێنن لەعنە لەو پیاوانەش وەکو ئافرەتان خۆیان دەشوبێنن ئەمە چی جای ئەوەی کەوا لەچکەیەکی نییە نیوە لەچکەی دیجیتاڵە یان سەری ڕووتە یان سنجی ڕووتە جلی تەنێک و هەروەها جلی تەسک ئەمانە هەمووی حرامە لەعنەتی لێکراوە بۆ ئەوەی شخصیەتی پارێزراو بێ ئەینا خۆ هیچ زەرەر لە خوا پێغەمبەر نادا صلی الله علیه و سلم بۆیە بەڕاستی هەم لە ڕووی تەندروستیەوە هەم لە ڕووی کۆمەڵایەتیەوە هەم لە ڕووی ئابووریەوە لە هەموو بوارەکانەوە زەرەد و زیانی هەیە و تەمەنەکەی بە بەلاش دەڕوا و کاتێک دەبێزانێ پیر بووە و دەرمانیش بە کەڵکی نایە و ئەکەوێتە شوێنێکەوە کەس سابی بۆ ناکە پاشان بەڕێزەکانم سەرپۆش تاجە کە بۆ هەموو سەرێ ناشێ قەڵای دەوڵەتی ڕەوشتە نەک تەنها پارچە قوماشێ ئەها تاجی پاشان لە هەموو لەسەری هەموو کەس نییە ئەو سەرپۆشەش ئاوایە بەخواجلی کوردیشمان ئەگەر وەک جاران بە ڕێکوپێکی بکرێت لەوانەیە هەبێ بڵێ جاخرە و حیجابەی عربانە دەوەرەج لە کوردەکەی جاران ئاخر جلی ئێستا هەر جلی کوردیشان سوک کردووە جلی کوردی کراسێکی ئێستا دەبینی تەنکە جلی کوردی جاران ژێر کراس لە ژێرەوە لەبەری بوو کراسەکەی زۆر تەنگ نەبوو کەواشی لەبەر بوو لەچکەی لەسەر بوو یعنی بەڕاستی جلی کوردی نمونەی باڵا پۆشیە بەڵام ئەوەی ئێستانا کە تێکیان داوە هەروەکو هەموو شتەکانیکەی کوردیان تێکداوە جلی کوردیشیان تێکداوە بۆیە بەڕاستی ئێمە ئەوەی کە ئێستا دەیبینین ئەو پانتۆڵ لە پێکردنە ئەو تەنورە ئەو ئەو سەری ڕووتی ئەو سینگی ڕووتی ئەو لە تەنک و تەسکە هەمووی حرامە لەعنەتی لێکراوە هەرچەندە تۆ بەناوی مۆدیلەوە خڵەتاوی خوشتی بەڕێزم دەی فریای خۆت کە و بە خۆت دابچۆرەوە ئەزانن سەبەبەکەیشی چییە یان ئەوە تا ئەوانەی ئیمانیان زۆر لاوازە یان ئەوە تا پەروەردەیەکی ئیمانی نەکراون دەبینی خەڵچێکمانێ لە پیاوانیش نوێش دەکا ڕۆژوو دەگرێ بەڵام لە مقابلیشدا درۆیانیش دەکا و عەد بە خیلافە لە حرام ناگەڕێتەوە دامێن پیسە درۆزنە دوو لە ڕووتان ئەوە لەبەرەوەی پەروەردەی ئیمانی نەکراوە پەروەردەی ئیمانی زۆر زۆر گرنگە خۆ ئەو خەڵکەش ئەو ئافرەتانش لە ئەوروپای ڕانە هاتوون هەموو کچی من و تۆن خوشکمانن هاوسەرمانن کەسوکارمانن ئێمە هەمومان لە ئافرەت بووین خۆ ئەگەر پێ ڕووتی پێشکەوتن بێت ئاژەڵان لە هەموو کەس پێشکەوتوترن دەی ئەمە لەسەر وەکو وەکو بەیانی حەقیقت نەک وەکو تاعن لە ئافرەتان چونکە ئافرەتان ئێمە لە ئافرەتانین بەڵام بەڕاستی ڕووتی دواکەوتنە و هی سەردەمی نەفامیە و وەلا تەبڕژنە تەبڕجەل جاهلیتی ئولا خوا دەفەرمێ خۆتان ڕوود مەکەنەوە وەکو کاتی خۆی لە سەردەمی جاهلیە ئافرەتان خۆیان ڕوود دەکردەوە بە تایبەتی ئەوانەی کەوا شەخسیەتیان پارێزراونەبوو ئەوانەی بەندە و کۆیلە بوون ئەوانەی کەوا مەشهور بوون بە فەساد و خراپە بۆ ئەوی خەڵک لەگەڵیان ڕابێرێ جاتخوا بە ئاگە لە شخصیەتی خۆت نییە دایکی خوشک و بەڕێزم ئەجا ئەوانە پەروەردەی ئیمانی نەکراون بۆیە بە شوێن مۆدیل و هەوا و ئارەزووەوەن بۆیە بە شوێن مۆدیلی شوێرانەوەن چونکە پەروەردە ئیمانی نەکراون هەمانە مامۆستا کە چووە بۆ مارە بڕینی ئافرەت تەماشای کردو ئافرەتەکە نیوە ڕۆت هەرچی سیماشی ئیمانی مێ پێوە دیار نەبووە دایشی لە تەنیشتی دانیشتووە مامۆستا لێی پرسیوە دەی کچم پێغمبەر ناوی چی بووە والله ئافرەتەکە دەمی لێ کردوتەوە و ڕووی لە دایکی کردو یعنی دایکە فریامکەوە دایکیشی لەبەرەوەی جەرگە و زۆری خەمیا قۆپی بۆ کردو وتیەتی ڕۆڵە ئەڵاجیان ئەویش نەیزانیوە پێغەمبەر ناوی محەممەدە سڵ سەلم فەرمی ڕۆڵە ئەڵاژیان دەی ئا ئەمە چونکە پەروەردەی ئیمانی نەکراوە مامۆستاش دێنێ بۆ ئەوی مارێکا و حتمما خۆشی بە مسلمان دەزانێ و بەڵام نوێژێش ناکا و نازانە پێغەمبەرە و پێشەواکەیشی ناوی چییە ئەمە لە بەرەوەی پەروەردەی ئیمانی نەکراوە بەڵام ئەگەر لی پرسی تەماشایکەی وەستای میکیاجە وەستای ئارایشگایە ناوی هەموو یاریزانەکان دەزانێ ناوی هەموو گۆرانی بێژەکان دەزانێ هەموو تەمسیل و فلیمەکان ئاگادارە ئەی بۆ وا لە دینەکەی وا بێ خەبەرە بۆچی ئەلفوبێی دینەکە نازانێ ئەی ئەو دایک و باوکەی لە ڕۆژی قیامەتە ئەو کچیان ئەو کوڕیان گەیشت و بەو ئەندازەیە کەوا ژن دێنێ و شوو دەکا ئەی لە ڕۆژی قیامەتا چی وەڵام دەدەنەوە کە پەروەردەی ئەو کوڕکچیان نەکردووە بۆیە بەڕاستی ئەوانە پەروەردەی ئیمانی نەکراون بۆیە هەندێکیان ئەگەر نوێژێش بکەن عملی لەگەڵ نییە بۆیە بەڕاستی پەروەردەی ئیمانی زۆر زۆر مهمە بۆ ئەوەی کەوا بزانین کە ئێمەی مسلمان ها ئەوەی کە دەکەین ئەم نوێژ و ڕۆژ و تاعات و عیباەتە دەبێ عملی لەگەڵ بێ دەبێ کردەوەی لەگەڵ بێ چونکە بەڕاستی بەرهەمی ئەوانە دەبێ پراکتیزەکردنی عدالەت و بەرجەستەکردنی ڕەوشتە جوانەکان بێت بۆیە ئەو مۆزوعانەمان باس کرد چونکە تاوانی گەورەیە چونکە خەڵکیان زۆر چەواشە کردووە چونکە ئافرەتانێکی زۆر خڵەتاون بە ناوی مۆدیلەوە بە ناوی پێشکەوتنەوە ئەو پانتۆڵە زۆر زۆر بەلایەنەوە ئاساییە هیوامان هەیە زۆر نوێژ و ڕۆژوشە پانتۆڵێکی تەسکی لە پێ کردووە و لەشکەشی کردو بەحسا بۆ باڵاپۆشە ئەمە ئەمەش لەعنەتی لێ دەکرێت چونکە پانتۆڵ حرامە تەنورە حرامە نیوەلەچکە دەبێت سەری ڕووتی حرامە دەبێت بە معنای کەلیمە باڵا پۆش بی دەبێت تۆ مڵکی پیاوەکەی خۆت بی جاوە هەندێک ئەکچان دەبینی بە هەر حاڵ هیوا هەیە دایشی دووسێ مناڵە تۆ بەردەوام مێردی خۆل لەگەڵ دەخەوێ شەو ماڵ و مێردت هەیە ئەوە بۆچی خۆت ئەوا لێ دەکەی یەعنی بەڕاستی جێگەی تەعەجوب و سەرسوڕمانە جێگەی شۆکە ئەم خەڵکە بۆ کەوتۆتە شوێن ڕێبازی شەیتان چونکە ئەوە ڕێبازی شەیتانە و ئینە شەیتانە یەمرکم بالفحشاء والمنکر شەیتان فەرمانتان پێدەکا دایکان و خوشکانی بەڕێز ئەی پیاوەکان کە هەمومان خاوەنی هاوسەر و خوشک و خێزان و دایکین دەبێ بزانین کە حیا و حرمەت و ناموس بەشێکە لە ئیمان دەبێ بزانین کەوا سەڵاح و چاکەی کۆمەڵگا بەسراوە بە سەڵاح و چاکەی ئافرەتانەوە ئەگەر ئافرەتەکانمان چاک و پاک بوون ڕۆشن بیر بوون وەڵاهی مناڵەکانیشمان چاک دەبێ کۆمەڵگاشمان چاک دەبێ خێزانیشمان بەختەوەر دەبێ بەڵام ئەها جارانی باو باپیرانی خۆمان بە دواکەوتو دەزانی بەڵام لەگەڵ ئێستا بەراوردی کە بزانە ڕژەی تەلاق ئەو کات زۆر بوونیان ئێستا بزانە تونند و توژی ئەو کات زۆر بوونیان ئێستا بزانە بەختەوەری لە ماڵەکان ئەو کات زۆر بوویان ئێستا بێگومان ئەو کات زۆر بوو. ئەمە مەسەلەکە حیا و حرمەتە مەسەلەکە ئیمانە پێشکەوتنی چی تۆ با ماسەر و دکتۆراشت هەبێ با پلەپایە حیزبی و ئیداری و پارەشت بەرز بێ بەڵام ئەگەر خوددا لێت تو ڕەبێ بەچی دەچێ ئەگەر دوا ڕۆژەکات جەهنم و ئاگر بێ بەچی دەچێ ئەگەر ماڵی ماڵومێردی خۆ نەبی بەچی دەچێ پەنا بەخوا لە خوای گەورە دەپاڕێینەوە دەڵێن یا ڕەبی خوایە بمانهێنەوە سەر ڕێبازی ڕاستەقینەی ئیسلام خوایە ئەو دایک و خوشکانی کە سفورن خوا هیداەتیان بدەیت خوا تەوبەی ڕاستەقینان بەنسیب کە یا ڕەبەل عالمین خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت حیا و حرمەتمان پارێزراو بکەین یا ڕەبی خوایە لەسەر ئیمان و ئیسلام دامەزراومان کەین یا ڕەبی خوایە عاقبەتی هەموو لایەکمان بە خێر بژێڕین یا ڕەبی خوایە نەخۆش داوای لێکردن بۆ شیفا خوا شیفایان بۆ بنێر یا رب العالمین بە تایبەتی ئەوانەی داوای دوعای خێریان کردو یا ئەڵڵا خوای قەرزی قەرزارەکانمان بۆ پڕکەیتەوە یا ربی خوا ئەوانەی کەوا ئاواتکی شەریان هەیە ئەو خوشکبرانی دانەمەزراون خوا دان مەزرێنی یا ربی خوایە ئەو خێزانانەی مشکیلان هەیە خوا بێ بەدە مشکیلەکانیانەوە یا ربی خوایە مناڵی نیە مناڵی بیتێ